بە ناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون، ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان، کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت، بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە، بێگومان ناتوانن، هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە. زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە، هەر خودا خۆی زانایە بە نهێنیی ئەو پیتانە. ئەم قورئانە لەلایەن خودای باڵادەست و داناوە هاتۆتە خوارەوە. بەڕاستی لە ئاسمانەکان و زەویدا بەڵگە و نیشانەی زۆر هەن دەربارەی گەورەیی و دەسەڵاتی پەروەردگار بۆ کەسانێک کە بڕوادارن. هەروەها لە دروستکردنی ئێوەدا، لە ئەندامەکانی لەشتاندا، لە قۆناغەکانی گەورەبوونتاندا، لە جیاوازی نێر و مێتاندا. هەتا دوایی. هەروەها لەو هەموو زیندەوەرە جۆراوجۆرانەی کە لەسەر زەوی و ژێر زەوی و ناو ئاودا هەن و بڵاویان دەکاتەوە، لە چوارپێ و باڵندەکان، لە خشۆک و شەشپێکان، لە گیاندارانی هەمەجۆر لە قەبارە و ڕەنگ و شێوازدا، لە دەوریان لە خزمەتکردنی ئادەمیزاددا، هەموو ئەوانە بەڵگە و نیشانەن لەسەر دەسەڵاتی خودا بۆ کەسانێک کە دڵنیان و باوەڕی دامەزراویان هەیە. هەروەها لە جیاوازیی شەو و ڕۆژدا لەو ڕزق و ڕۆزییەی کە لە ئاسمانەوە خودا باراندویەتی وەک، باران و تیشکی خۆر و گازەکان و هەتا دوایی، کە سەرچاوەی گەشەکردن و پێگەیشتنی ڕوەک و هەموو زیندەوەرانە، بەو هۆیەوە زەوی زیندوو کردەوە دوای وشکبوون و مردنی، هەروەها لە هاتوچۆ و گۆڕان و جوڵەی هەوادا، لە هەر هەموو ئەوانەدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ کەسانێک عەقڵ و بیر و هۆشیان دەخەنە کار. ئەی محەممەد، ئا ئەوانە بەڵگە و نیشانەی دەسەڵاتەکانی خودان دەیخوێنینەوە بەسەر تۆدا سەرتاپای حەق و ڕاستەقینەیە، جا دوای خودا و فەرمانەکانی بە چ گوتار و باسێکی تر باوەڕ دەکەن و ئیمان دەهێنن؟ ویل لکل افاک اثیم هاوار و قوڕبەسەری و ڕەنجەڕۆیی تەنها بۆ هەموو ئەو کەسانەی کە زۆر درۆزن و بوختانچی و تاوانبارن هەیانە گوێ دەگرێت بۆ ئاەتەکانی خوددا کاتێک بەسەریدا دەخوێندرێتەوە لەوە دوا سوور دەبێت لەسەر بێباوەڕی و خۆی بەزل دەزانێت هەروەک نەیبیست بێت جا مژدەی سزا و ئازارێکی بەئێش بدە بەو جۆرە کەسانە. کاتێک شتێک لە ئایەت و فەرمانەکانی ئێمەی پێ بگات و بیزانێت ئەوە دەیکاتە هۆی گاڵتە و گەمەجاڕ، ئا ئەوانە سزای خەجاڵەت و ئاوەر و شەرمەزاری چاوەڕێیانە هەر لەم دونیادا. لە قیامەتیشدا دۆزەخ بە دوایانەوەیە و لێی قوتار نابن هەرچیەکیان کردبوو فریایان ناکەوێت لە ماڵ و هێز و دەسەڵات هەموو ئەوانەشی کە لە جیاتی خوددا کردوبیان بە پاڵپشتی خۆیان جا سزایەکی زۆر گەورە و سامناک بۆیان ئامادەیە ئەم قورئانە ڕێنموویی بەخشە، بەرچاو ڕوونکەرەوەیە، ڕێ نیشاندەرە، ئەوانەشی کە باوەڕیان نەبوو بە ئایەت و فەرموودەکانی پەروەردگاریان سزایەکی زۆر سەخت و بەئێش چاوەڕێیانە. خودا ئەو زاتەیە کە دەریای بۆ ڕام کردوون تا کەشتی بە فەرمانی ئەو هاتوچۆی پیادا بکات تا بچن بەدەم بەخشش و بەهرەکانیەوە و دەستان کەوێت لە بازرگانی و ڕاوە ماسی و دەرهێنانی گەوهەری مرواری و هەتا دوایی بۆ ئەوەی سوپاسگوزاری خودا بکەن هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە بۆ ئێوەی ڕامهێناوە بۆ خزمەتگوزاری ئێوە فەراهەمی هێناوە هەمووشی تێکڕا بەخششن لەلایەن ئەو زاتەوە بەڕاستی ئا لەو بەخشش و دیاردانەدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ کەسانێک کە بیر بکەنەوە و تێفکرن ئەی پێغەمبەر بڵێ بەوانەی کە ئیمانیان هێناوە، چاوپۆشی بکەن لەوانەی بەتەمای ڕۆژە سەختەکان نین کە خودا پێشی دەهێنێت بۆ لێپرسینەوەیان تا پاداشتی قەومی نالەبار بداتەوە بە گوێرە و کار و کردەوەیەی کە ئەنجامی دەدەن. هەر کەسێک کار و کردەوەی چاکی ئەنجام دابێت ئەوە سوود و قازانجەکەی بۆ خۆیەتی، هەروەها ئەوەشی کار و کردەوەی خراپی کردبێت ئەویش لەسەر خۆی دەکەوێت، لەوە دواش بۆ لای پەروەردگارتان دەبرێنەوە. سوێن بە خودا، بێگومان ئێمە تەوراتمان بەخشی بەنەوەی ئیسرائیل هاوڕێ لەگەڵ دەسەڵاتداری بۆ چارەسەرکردنی کێشەی خەڵکی لەگەڵ پێغەمبەرایەتیشدا، لە چەندەها ڕزق و ڕۆزی چاک و پاکیش بەهرەوەرمان کردن، زیادە ڕێزیشمان دان بەسەر هەموو خەڵکی سەردەمی خۆیاندا. هەروەها ئێمە چارەسەری هەموو کارێکی گرنگمان بۆ ڕوونکردنەوە و پێمان بەخشین، دەربارەی عەقیدە و شەریعەت و حەڵاڵ و حەرام، جا ناکۆکی و دووبەرەکییان لە نێواندا بەرپا نەبوو مەگەر دوای ئەوەی کە هەموو شت ڕوون بۆوە و زانستیان بۆ هات، ئەوەش بەهۆی ستەم و ناکۆکی و حەسوودی نێوان خۆیانەوە، بەڕاستی پەروەردگاری تۆ ئەی محەممەد لە ڕۆژی قیامەتدا داوەری دەکات لە نێوانیاندا دەربارەی ئەو شتانەی کە ناکۆکییان لەسەری هەیە و ڕای جیاوازیان هەیە دەربارەی. لەوە دوا ئێمە تۆمان ئەی محەممەد خستۆتە سەر بەرنامەیەکی ڕاست و ڕەوان لە هەموو کاروبارێکی ئەم ئایینەدا کەواتە شوێنی بکەوە و لێی لامەدە نەکەیت شوێنی هەوا و ئارەزوی ئەوانە بکەویت کە نازان و نافامن بێگومان ئەوانە هیچ کات فریاد ناکەون و لە دەستی خوددا ڕزگارت ناکەن ئەگەر خوددا لە خۆت بڕەنجێنیت و نافەرمانی بکەیت بەڕاستی ستەمکاران هەندێکیان یار و یاوەری هەندێکیانن خوداش پشت و پەنا و خۆشەویستی دیندار و چاکانە ئەم قورئان و بەرنمەیە چەندەها چاوڕۆشنیە بۆ خەڵکی و هیدایەت و ڕێنمووی و ڕەحمەتە بۆ قەوم و کەسانێک کە باوەڕ بهێن و پێی دڵنیا و ئارام ببن ئایا ئەوانەی کە گوناه و تاوانەکانیان ئەنجام داوە وایان زانیوە هەر وەک ئەوانە حسابیان بۆ دەکەین کە ئیمانیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە ژیانی دنیا و مردن و دوای مردنیان وەک یەک دەبێت ئای کە بڕیاری خراپ بڕیار دەدەن خودا ئاسمانەکان و زەوی لەسەر بنەمای حەق و ڕاستی داناوە بۆ ئەوەی سەرەنجام پاداشتی هەموو کەسێک بە گوێرەی کار و کردەوەکانی بداتەوە و هیچ جۆرە ستەمێکیشیان لێ ناکرێت هەواڵم بدەرێ ئایا ئەو کەسەی کە ویست و ئارەزی خۆی کردوتە خودای خۆی بەهۆی ئەوە بە خوداش گومڕای کردووە کە زانیویەتی شایانی ئەوەیە لە ئەنجامی بەدهەڵوێستی خۆیدا و مۆری ناوە بەدەستگای بیستن و دڵ و دەرونیدا و پەردەشی هێناوە بەسەر چاو و دەزگای بینینیدا، جای تر کێ هەیە جگە لە خودا هیدایەت و ڕێنموویی بکات، ئایا بیرناکەنەوە و ئامۆژگاری وەرناگرن؟ خودانەناسان دەیانوت ژیان تەنها ئەم ژیانی دنیایەیە، دەمرین و دەژین بە نۆرە، هەر ڕۆژگار و زەمانە کاریگەرن تیاماندا و دەمانمرێن و هیچی تر، جا ئەوانە وە نەبێت لەسەر بنچینەی هیچ جۆرە زانست و زانیاریەک ئەوە بڵێن بەڵکو تەنها پشت بە گومان و دوو دڵی دەبەستن کاتێکیش ئاەتەکانی قورآانی ئێمەیان بەسەردا بخوێندرێتەوە کە بەڵگەی زۆر بەهێز و ڕوونی تێدایە لەسەر زیندوو بوونەوە هەموو بەڵگەیەکیان هاتۆتە سەر ئەوەی کە دەڵێن دە باشە باو باپیرانی مردومان بۆ زیندوو بکەنەوە ئەگەر ڕاست دەکەن شانی باسە کە حەزرەتی عیسا ئەو کارەی بۆ خەڵکی ئەنجامدا بە ویستی خوددا کەچی وتراوە ئەمە سحر و جادووە ئەی پێغەمبەر پێیان بڵێ ئەو شتانە بەدەست ئێمە نییە ئەوە هەر خدایە ژیانتان پێ دەبەخشێت و پاشان دەتان مرێنێت و دوای ئەوە کۆتان دەکاتەوە لە ڕۆژی قیامەتدا کە هیچ گومانی تیادا نییە هەر خودا خاوەنی ئاسمانەکان و زەویە ئەو ڕۆژەی کە قیامەت پێش دێت هەرە و ڕۆژە هەرچی بەتاڵ پەرست و ناحەق پەرستانە لە زەرەرمەندیەکی زۆر گەورەدا دەبن ئەو ڕۆژە دەبینیت هەموو خەڵکی بە چۆکدا هاتوون و لەسەر ئەژنۆ و پەنجەکانیان ئامادەن هەرکەس چاوەڕێی بانکردنە بۆ لێپرسینەوە ئامادەیە دەست بەجێ ڕاپەڕێت و ڕابکات بۆ بەردەم دادگای پڕ لە دادی پەروەردگار هەر قەوم و هۆزێک بانگ دەکرێت بۆ لای ئەو کتێبەی کە بۆی ڕەوانە کراوە یاخود بانگ دەکرێت بۆ لای نامەی کردەوەکانی ئەوسا پێیان دەوترێت ئەمڕۆ ئیتر پاداشتی ئەو کار و کردوانەی کە دەتان کرد دەدرێتەوە ئەمە ئیتر نامەی کردەوەکانتانە کە تۆمارمان کردووە لەسەرتان خۆی گۆیایە قسە دەکات و حەقبێژە دیارە کردەوەکانمان تۆمارکراوە لەسەر دەزگای زۆر پێشکەوتوو، چونکە بەڕاستی ئێمە کاتی خۆی ئەوەی ئێوە دەتانکرد لەبەرمان دەگرتەوە. جا ئەو کاتە ئەوانەی باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە، ئەوە پەروەردگاریان دایانخاتە ژێر سایەی ڕەحمەت و میهرەبانی خۆیەوە، تەنها ئەوە سەرکەوتن و سەرفرازییەکی ئاشکرایە. بەڵام ئەوانەی کە بێبڕوا و کافر بوون پێیان دەوترێت، باشە ئێوە ئایەتەکانی منتان بەسەردا نەدەخوێنرایەوە؟ کەچی خۆتان بە گەورە و زل دەزانی بەڕاستی ئێوە هۆزێکی تاوانبار و تاوانکار بوون. کاتێکیش بوترایە بێگومان بەڵێنی خدا ڕاستە و ڕۆژی قیامەت هەردێت و گومانی تیادا نییە ئێوە لە وەڵامدا دەتانوت ئێمە هەر نازانین ڕۆژی قیامەت چییە؟ ئێمە هەر گومان دەبەین و دڵنیا نین. ئەو کاتە لە قیامەتدا ئەو کار و کردەوە ناشرینانە کە کردوویانە بۆیان دەردەکەوێت و ئاشکرا دەبێت، ئەوەشی کە گاڵتەیان پێ دەکرد و بڕوایان پێی نەبوو کە سزا و ئازاری دۆزەخە لە هەموو لایەکەوە دەوریان دەدات و ڕێگەی ڕزگاریان لێ دەبڕێت. پێیان دەوترێت لەمڕۆ بەدواوە ئیتر ئێوە فەرامۆش دەکەین و پشت گوێتان دەخەین هەروەکو چۆن ئێوە بڕوابوونتان بەم ڕۆژە فەرامۆش کرد شوێنی نیشتە جێ و حەوانەوەشتان ناو ئاگری دۆزەخە کەسیشتان دەست ناکەوێت پشتیوانی و پشتگیریتان لێ بکات ئەم سەرەنجامەش بۆیە یەخەی پێگرتن چونکە بەڕاستی کاتی خۆی گاڵتەتان بە ئایەت و فەرمانەکانی خودا دەهات ژیانی دنیاش غەڕا و گومڕای کردبوون ئەمڕۆی تر ڕزگاربوونیان ئەستەمە لەو ئاگری دۆزەخە لێی دەرناهێنرێن داوایەوەشیان لێ ناکرێت خوددا لە خۆیان ڕازی بکەن جا هەر لە بۆ خودایە سوپاس و ستاییش کە پەروەردگاری ئاسمانەکانە، پەروەردگاری زەوییشە، پەروەردگاری هەموو جیهانیان. هەرچی گەورەیی و شکۆمەندی هەیە لە ئاسمانەکان و زەویدا هەر شایستەی ئەوە، بەڕاستی ئەو زاتە باڵادەست و دانایە.